لە پاشاندا بزر دەبوو، تەپ و تۆز لە دوای وڵاخەکان نەدەبوو، نێریەک لە حەشمەت ڕۆحی خۆی وا بە تاو غاری دەدا، ماسولکەکانی هەموو گیانی دەرپەڕیبوون و دەجولانەوە، بە تایبەتی ماسولکەی هەردوو دەستی و هەردوو قاچی لە گرژبوونەوە و خاوبوونەوەدا بوون، هەرچەندە تاوی غاری خێراتر دەبوو، قۆرتی سمەکانی لەسەر عاردی قووڵتر دەبوو، هەموو گیانی بەسەر ئاو و ئارەقە کەوتبوو دەبریسکایەوە، گۆڕەپانی ڕاوت کەمێ بۆ چۆڵکردن، خۆت وەکو دزینەوە دوورتر گرت، کە ئەسپە سەگلاویت تاودا و ماسولکەکانی ڕانی یەک یەک دەهاتە ژماردن. گوڵینگەکانی بەر و سەرکەلەی بە جیانیەوە نووسابوو، خێراتر، زووتر، توندتر ئاوزنگت لە بن سکیەوە دەدا و جار جارەش قامچێکت دەخێوان بە پاشووی. تۆز بەری ئاسمانی گرتبوو، جار وابوو نێریەکە لە حەولە ڕوحی خۆی لە پێش تاژیەکاندا بە تاو دەسووڕایەوە، جاریش وابوو تاژیەکان لە پێشی نێریەکە پێچیان دەکردەوە و ڕووی هەڵاتن و غاریان لێ دەگۆڕی دەنگی تان لێدان لە تاژیەکان بەبێ ئاگایتان لە دەمتان دەردەپەڕی قوربانتم زرا نەیەڵی دەرچێ چاوەکانت دەخۆم قوتە ڕۆشتە ئەها ئەها دەی دەی دەی کەستان ئاگاتان لە دەمی خۆتان نەمابوو ئەها ئەها و دەیدەی لە ژمارە دەرچوو بوو مەیدانی غار و تاوتەن وا گەرم کردبوو تۆز بە سەرسەرتانەوە دیار بوو غاردان ئارەقی بە وڵاخەکان و تاژیان و نێریەکە دەرکردبوو وڵاخ بە شەوقی خۆدەرکێشان و خۆدەرخستن و پیشاندانی خۆی و ڕازی بوونی سوارەکەی سەرپشتی تاژی بە تەمای ئافرینی خاوەنەکەی و مەتح و ستایشی هەردووکیشان پێ هەڵگوتنیان لە کۆڕ و دیوەخانان نێریش لە ترسی مردن و تەکانی لە خۆی دەدا و ڕمبازێکی دەکرد و وەکوو فڕین لەو لاوە لەسەر دەست و قاچەکانیدا دەکەوتەوە. بەرە بەرە تاژەکان مەودای هەڵاتنیان پێ چووکە و چووکەتر دەکردەوە، جار جارەش پتر سەرپان پێ شۆڕ دەکرد و هەنگاوەکان ڕمباز و خۆهەڵدانیان پێ کەمتر و کورتر دەکردەوە. ئاها، ئاه، دەی، دەی لە تاژەکان، تەکانیش لە ئەسپەکان. هەر یەکەتان بە پێی دەنگ و ئاواز و سەلیقەی خۆی هاوارتان دەکرد. جار جارە وەکوو خۆ سووک کردن دەهاتنە سەر ئاوزنگ و، خۆتان لە سەر زینەکە و پشتی ئەسپەکان بەرز دەکردەوە. نێریەکە خۆی سوڕاند تاژێکەت خۆی لە قۆڵی ڕووکرد پاشووی کەمی پێخشان یەکێکی کەیان لە خۆی هەڵدا و قەپی لێ توند کرد لە حەژمەتا ملی سوڕاند بووە مەیدانی زۆرانبازی خۆیان لە ناو تۆزێ وەردا و تاژیەکان دەستیان بە حەوەحەو کرد و لە ناو خۆیاندا گەوزاندیان بە تاو لغاوی ئەسپە سەگلاویت ڕاکێشایە و شەوی لاکیت پێ بەش کردەوە و کەللەی سوڕاند و هەردوو دەستی لە عادەکە چەقاند و گیر کرد پاشووی لەگەڵدا بەرز بووە و هەردوو ئەژنۆی قاچەکانی بۆ پێشەوە چوو خۆت هەڵدایە خوارێ و نێریت لە دەم دەرهێنان و هاوڕێکانیشت گەیشتن بسمیلات کرد چەقۆت بەم لە ئەستور و ماسولکەدار و ئارەقاویەکەیدا هێنا و خوێنێکی سوور و گەش بەناو خۆڵەکەدا فیشقە و ڕێچکەی بەست و لە دواییدا مەی و قەتماغەی بەسەر خۆڵەکەدا بەستا. یادکردنەوەی ڕاوەکە گوڕاحی خۆش کردیەوە، چویتە بنەبانی ئەشکەوتەکە و وەکو کوێران دەستت کوتا، تەن لە قەدارێک کەوتە بەردەست. هەنگاوەکانی ئەمجارەت چاتر لە تاریکیەکەدا داهاتبوو، لە کن بزنەکە دانیشتیت و کەوتیتە پاکردنی لقەدارەکان و بە مەزەندە چەقۆکە تەنیا توێژەکەی هەڵدەگرت. لەگەڵ کەمێک ناندا تێکەڵاوت کرد و خستە پێش دەمی. کارەکەشت ڕاکێشایە باوەشت و بەخۆتەوە نووسە. گوێت لە داکرماندنی بزنەکە دەبوو، دەتگوت کوڕی جاحێڵە و بنکڕ دەخوا. کەیفت پێی ساز بوو. دەستت بەسەر پشتی کارەکەدا دێنا. پاشان دەستت شل کرد. پێڵاوەکانت پڕ لە بەفر کردەوە و بۆت دانا. باریکایی لقەدارەکانت شکاند شقاتەکەت دەرێنا و قلێکت بە کبریتی جادە ڕێژکراوی قەپێلکی شقاتەکە داهێنا بریسکەیەکی کرد و هەر لە ڕێگادا مردەوە یەکێکی تریانت پێوەنا دەی خوایە پێغەمبەر بیگرێ چوارەمیان هەڵیان دڕی و بە تاریکیەوەنا خێرا خێرا لقە باریکەکانی دارەکانیشت ئەمر کورت کردن ئاگرەکەت خۆش کرد وەلێ نەدەگەیشتە ئاگری گۆشت برژانەکەی ئەوسا دوای دەرکە لێگیران یەکەم جارت بوو چاوت بە ڕەنجی کار و بزنەکە بکەوێتەوە هەردوو تاکە پێڵاوە پڕ بەفرەکەت لە ئاگرەکە نزیک کردەوە ئەم لا ئەو لایلا شاخی ئەشکەوتەکەت دەبینی گاشە بەردێکت لە ئاستی سنگەکە و لە ناوەڕاستی ئەشکەوت بە مەرامێک بەرامبەر دەرکەی قەپات کراو دانا ڕووناکی و سێبەر لەسەر دەم و چاوت ئەم لاو ئەولا پەیدا دەبوون میلی تفەنگەکەت یەک دوو جار هێنا و برد لە تەنیشت خۆتەوە دادنایەوە هەستت کرد شێی جلەکانت نامێنێ پتر گەرماییەکە دەگاتە لەشت لەو حەلە کارەکە دایکی دەمژی بزنەکەش کاوێژی دەکرد لەبەر ئەو کەمە ڕۆشنایی هەبوو هەوڵدا لە قەدار و چیلکە لێرە و لەوێ بماشی بۆ ئەوەی بیکەیتە خۆراکی ئاگرەکە و کەمێکی تریش تەمەنی درێژ بکەیت و پتریش سارد و سەرماکەی دەور و پشتت بۆ بنەبانێ ڕاونێی چاوێکت لە ئاست دەرچی ئەشکەوتێ کرد ڕووناکی دەرێ تێدا نەدی بەقەد نوکی دەرزی لە دەرکی ئەشکەوتێ ئومێد شک نابەی وات هەست دەکرد چیایەک بە فر لە پێشی دانرابێ هیچ سۆز و بەزەیەکت لێ ڕەچاو نەدەکرد ئەو ئاوەی کە لە توانەوەی بەفرەکە پەیدا دەبوو لە ژوورێدا ڕێچکەی لە خۆڵەکە دیار بوو تخووێکی خوار و خێچ و بێ سەروبەر و شێوەداری لە نێوان تەڕ و شکەکەدا دروست کرد بوو دەدوت تخووبەکەی لاینە کە بە هەوەسی خۆی و داوا و بوێری جوتیاران کێشابووی لە هەندێ شوێندا وشکایی تەجاوزی ناو تەڕاتەکەی کردبوو لەو لاوە تەڕاتەکەی هیچ حسابەکی وشکاییەکەی نەکردبوو هەر لە تخوب و بەزاندنیش بوو تخوب بەزاندنەکەش لە هەردوو بەرەی تەڕاتی و وشکایی چوو بۆ سەر شێوەی چیا دۆڵ لە شوێنی کەیدا وەک ئاژەڵ و کە لەسەری ئادەمیان بوو هەرچ بیر و بۆچوونێکیشت لە بەفرەکە دەکردەوە ڕاسپ دەردەچووی بارستایی و درێژی و پانی لێ بووە علمی نەحو سەرە دەرت لێ دەرنەدەکرد هەر وەکوو لە حوجرەش لێی ئیکمال بووی بەڕەزیلی ئاگرەکەت خۆش دەکرد لەوەندە زیاتریش خۆت بۆ نەگیرا وەکوو ئەوەی تا ئێستا ئارەزووت بەنداوێک بێ و بەری لێ گیرابێ بە ناچاری و پەلاری کۆرە و قیڕسیا لە پڕ هزری خۆ ڕزگارکردن سوپایەک بوو دیواری بەنداوی ترس لە خۆ دەرکردنی تەقاند و دەستت کردە بنکۆڵکردنی بەفری دەرچی ئەشکەوتێ خێرا خێرا شێتانە بەفرت لێ دەهێنایە خوارێ کونەکەت گەورەتر و فراوانتر دەکرد دەدویست هەرچی زووە کارەکە ئەنجام دەی ئێستا تا پشدێنت خزاندۆتە ناو تونێڵی بەفرەکە خێرا خێرا شێتانە کونەکە قوڵتر دەکەی و بەفرەکە بۆ ناوەوە تێ هەڵدەدەی و وەکو جرج و مشک بە قاچەکانیشت بۆ دواوەی دەبی دەستەکانت تەزیون هاتیتە دەرێ و هەردوو دەستت خستە ناو گەڵت و ڕانەکانت وێک هێنایەوە کەلکی ئەوەی نەبوو زوو بمینێتەوە پەلەت تێدا کرد دووبارە دەستت بە بنکۆڵکردنی بەفرەکە کرد ئێستا تونێڵێکی یەک بە بەژنی خۆت کۆڵیوە و لەوەوە دەزانی کە قاز دەکوتی بە لێواری بەفرەکە دەکەوێت دەستەکانت هەردێ پتر دەتەزێ جار جارەش تەمەشای پێشە خۆت دەکەی ڕووناکی تێدا نابینی تەزووی ساردیەکە بەرەو هەموو جەستەت تەشەنە دەکا، گورگەکان لێت گڕ دەبنەوە و کەڵپە تیژەکانیان و زمانە سوورەکەی لێت نزیک دەبنەوە. دارەکەی دەستت دەتەقێنیتە ناو دەمیان، خۆ پاس دەکەی. بە بەردەوامی لە فراوانکردنی تونێڵە بەفرەکە، ئیشکردنت بەرەو هێواشبوونەوە و خاوبوونەوە دەچێ. مەمکی چەپەم بۆژوانێکیکە. خەریکە ساردیەکە دەستت لێ بۆشێنێ. گەلە گورگ هەڕەشەت لێ دەکەن. گورگێکیان بە دارەکەوە هەڵدەگەڕێ و لە خڕە و خشەی نینۆکەکانی ئەترەشت دەچێ. تونێڵە بەفرەکە لە کن قاچت هەرەس دەکا و هەردوو قاچت لە ناو بەفرە. ئەڵڵا ورمان لە جێی نەرمان. لە کونێکەوە بە ناو بەفردا ڕوو دەچی. گورگەکان بەرەو ڕووت غار دەدەن. مڕ دەبنەوە و زمانیان دەڵێی باڵتەی جەنجەڕە. ئێستا ترسی ئەوەت هەیە لە ناو کونەکەدا بقنچەی خێرا خێرا شێتانە بە جووتە قاچەکانت بۆ دواوە تێ هەڵدەدەیت پێەکانت لە دواوە ڕادجێت بۆ خۆش دەکەن بە دەستە سڕبووەکانیشت پاڵ بەلەشتەوە دەنێی لوسی عادەکە بە کەڵکت دێت و خۆت لەسەر سنگ و سکت دەخشێنی بەرەو دواوە دەخزی چەقە چەق بە ددانەکانت کەوتیتە مردن لێتەوە و نزیک دەبێتەوە شێتانە پاڵ دەدەی پاڵ دە خزین خزین دوابەشی لەشت کە سرد بوو هێناتە دەرێ ئێستا لەشت هەردوو ئاقاری وشتی تەڕایی گرتۆتەوە و تخوبی لێ تێکداون و بە ناویاندا دەگەوزێ و خۆت بەرەو ئاگرەکە غلۆر دەکەیتەوە و تەپەیەک هەڵدەستێ بەفرەکە لەسەر ڕادەخزێ و بۆ شاییە دەستکردەکە پڕ دەکاتەوە پشتت بە بزنەکەوەدا سینگت دایە پۆلی ئاگرەکان و زمانت لە گۆ کەوتیە، پەنجەکانت جووڵەیان کەمە، بە پاڵدان یەک دوو لقە دارت لە ئاگرەکە نزیک کردەوە، گەیانتە ئاگرەکە، گەرمای لەشی بزنەکە لە لای پشتەوە و گەرمی ئاگرەکەش لە پێش سینگ و سکتەوە خەریکن پاڵ بە ساردیەکەوە دەنێن. کەم کەم گەرمایی جێیان پڕ دەکاتەوە. هەر دوو چۆکت هێناوەتە پێش سینگت. خۆت گرمۆڵە کردووە. چاوت کەوتنە سەر یەکتری. گورگەکان سەریان بردە ناو یەکتری. یەکیان دەیوت بۆنێکی کردووە و بەتاڵ بوونی لێدابوو لە شەقەی باڵیاندا و بە تاریک و نیمچە ڕۆندا فڕین و بەسەر سەرتەوە شەقەی باڵیانت دەبیست شوانانی دارێکت تێگرتن و نیشانت شکان یەکیانت خستە خوارەوە لەبەر خۆتە وتت دەڵێن خودا ڕۆژێ سێ چێشکان بۆ کوندە بۆ دەنێرێ مەلاکەشمان زۆر جار دەیگوت خودا ڕازیقە و کەس لە برسان نامرێ ئەو کەسە ڕسقی نییە کە لە بن گڵیە ئافرین مەلا ئاگرەکە سەرمای لەشتی ڕاماڵی بوو گەرمایی شوێنی گرتبەوە گۆشت کۆترەکەش هێندەی تر ناو هەناوتی گەرم کردەوە نەشت دەزانی ناوی چ ژەمێکی لێ بنێی چونکە شەو و ڕۆژ و دەم و ژەمت لێ تێکچوو بوو بە مەزەندەی خۆت ئەگەر تاریکەکە سەری لە شەمشەمە کوێران نەشێوان بێ ئەوە دەبێ شەو بێ تێربوون و گەرمبوونەوە کاریگەری بەندیان بەسەرتەوە هەبوو لەشیان خاو کردیەوە و خەویان تێزاندەوە چاوەکانت و پێڵوت بەرەو گرانبوون دەچوو پشتت خێوان لە دیواری ئەشکەوت و ئاگرەکەت گەش کردەوە تفەنگەکەت لەسەر کۆشت دانا و پەنجەکانت لێ گیر کرد هۆلاکۆی خەو هەر دەهات دەهات دەهات بە گورگە لۆقە لە نێوان سەفا و مەروادا بەسەر کۆتی و بە پێخواسی هات و چوونت دەکرد لە ناو حەشامەتێکدا بوویت لە ڕۆژی حەشری دەکرد کەس ئاگای لە کەس نەبوو نە سەری دیار بوو نەبنی هەمووشی هەر سپی دەچەوە هیلاک بوویت ئارەقەت دەردابوو هەریەکە و لەبەر ئەحواڵی خۆی لە دەوروبەری بێ ئاگا بوو نێر و مێ خرابوونە پاڵیەک و نە نێرەکە هەستی نێرایەتی مابوو نە مێیەکەش هەستی مێیاتی لەکن بوو هەریەکە و ئاڵا بووە کاری خۆی و لە خودا دەپاڕایەوە تۆش ئارەقەت دەردابوو هیلاک ببووی پێخواز سەرکۆت زەلیل لە خوداکەت دەپاڕایتەوە. لەپڕ دەنگێک لە دواتەوە بە زمانە شیرینە کوردیەکەی خۆت پێی وتی. دەی کوڕی خۆم، ئازا تەکان بدە، هێندەت نەماوە. دەنگی دایکت بوو، ناسیتەوە. ئاوڕت لێی دایەوە و گوتت، دایکە، ئەمە تۆش لێرەی؟ موچڕچێک تەزویەکی لە بنی پێتەوە هێنا و لە تەوقی سەرتەوە دەرچوو. ورشە ورشی باڵی شەمشەمەکوێرەکان و قاڕە قاڕی بزنەکەش، خەبەریان کردیەوە و لەبەر خۆتەوە گوتت خودایە بە خێری بگێڕی دیارە دڵی دایک خەبەردارە خدا خۆی سوێندی بە دایک و باوک خواردووە و نزا و پاڕانەوەی دایک بۆ منداڵی پردی ڕزگار بوونە مەولودێکی پێغەمبەر درودی خی لەسەر بێ قەرار بێ لەم شوێنە ڕزگارم بێت بای باڵیان دەگەیشتە لەشی ئارەقاویت حەزت لە باقییان نەدەکرد تەزووی ساردێکە و موچڕکی خەونەکەت تێکەڵ و ئاوێتەی یەکتر دەبوون ئاگرەکە نەمابوو خۆڵەمێشەکەشت نەبینی خۆت وێک هێنایەوە و بیرت لە خەونەکە دەکردەوە هەستت کرد ورشە ورشی باڵیان بێهێسترە و تەوژمی بای باڵیشیان وەکو جاران ناگاتە لەشت پێڵاوەکەت تەکاند لە پێت کردن پشتت بە بزنەکەدا و چۆکت هەڵکێشا و بە سینگت دووە نووساند خۆت گرمۆڵە کرد تفەنگەکەشت لەگەڵ خۆت درێژ کرد و لەبەر خۆتەوە هەر دەتگوت خدایە بە خێری بگێڕی خودایە دەرگایەکمان لێ بکەیتەوە خودایە دایکم بەر ئەو سۆز و بەزەیە بکەوێ کە تۆ بۆ دایکی حەزرەتی موسات کرد دوای خەونەکە خەوێکی پچڕ پچڕت کرد وەلێ ئەو نووسنەی کە ئاگرەکە و گۆشت کۆترەکە بۆیان دابین کردی لە هەموو خەوەکانی پێشتری ناو ئەشکەوتەکە خۆشتر بوو نەشت دەزانی خەوی شەوە یان ڕۆژە ئەو کاتانەی کە فەقێ بووی لە حجرە دەتخوێندنانی ڕات بەشت دەخوارد زۆر گوند و حجرەی مزگەوتانت کرد بوو لە ناو فەقێیان بە فەقێ گەش ناوت دەرکرد بوو ئەگەر ڕۆژێ لە گوندی مەولودی پێغەمبەر یان شایی بواە لە حجرەکەی ئێوە شایی لۆغان بوو جاروا دەبوو لەگەڵ نانی ڕاتبەکەدا خواردنێکی کەم و خۆشتان بۆ دەهات بەشی هەمووشتانی نەدەکرد ناچار دەتان لێ دەکرد کامەتان دەتان بەرکەوتایە ئەویان نۆشی دەکرد ڕاهەت بووی لەسەر کەم خۆری و کەم خەوی گەلێ جار لە کۆڕی فەقێیان و لە حجرە شڕ و پەڕپوتەکان دڵی خۆتان بەو قسەیە دەدایەوە کە دەڵێن ئەگەر خەوت هات پێخەفی ناوێ گەر برسیشت بوو پێخۆرت ناوێ لە فەقەیاتی بەس چی تێر بە دوام برسی بووی ئەو ڕۆژەی نۆرە ڕات بە خڕکردنەوەت بواە بەختت لە هەموو فەقەیەکانی تری مزگەوت چاکتر دەبوو بۆیە هاوڕێ فەقەیەکانی حجرە کە زۆریان برسی بواە نۆرەشت نەبواە هاواریان بۆت دەهێنا و بە هەر جۆرێک بواە دەیان ناردی لە پێش دەچێ دەنجی ماڵەکەت بەڕات بە و ڕەحمەتت لێبێ دەدا کابانی ماڵەکەش بە خێر و بەرەکەت خوات لەگەڵ بێ وڵامیان دەدایەوە. لە زۆر ماڵان قاپی ڕاتبە هەبوو، بە قاپی فەقێیان ناونرابوو. جار وابوو سێ قاپانت لەسەر باڵت ڕێز دەکرد، جگە لە نانی گەنم و جۆ، بە حیزەرانەکەی دەستیشت سەگت لە خۆ پاس دەکرد. ڕاهاتنی ئەو سات لەسەر کەمخۆری و گەدە بەتاڵ بوون و خەوی ئەم حوجرەی مزگەوت و ئەو حوجرەی مزگەوتێ و نوستن لە ناو فەقێیان کە هەندێکیان هەبوو لە یەک سەر دەیانپرخاند، هەشیان بوو دووسەرە لە هەناسە وەرگرتن و هەناسەدانەوە پرخەیان دەهات، لێت ببوە مانگی ڕەمەزان و بەهانای گوزەراندنی ئمڕۆی ناو ئەشکەوت دەهات سەردەمی ژیانی جارانی ئادەمیزادی ناو ئەشکەوتت هێنایەوە گۆڕێ. لە شەوێکی دوور و درێژ، تاریک و بێ ئەستێرە و مانگدا بووی، زیندانیەکی تاکە کەسی بۆت چێ ببوو، ئەو زیندانیانەی کە فرمانی خنکانیان بۆ دەرچووە لە شەواندا ڕووناکیەکی ئەلیکتریکیان هەیە، مەودای ژیان و خنکانیشی دیارە، وەلێ تۆ زیندانیت و زیندانیش نیت. ژیانت دیارە و ئەو سەریت وەکو تاریکی ئەم ئەشکەوتە لێ بزرە. زیندانی، ڕۆژانی سەردان و چاوپێکەوتنیان هەیە لەمەشیان بێبەری کراوی ئاسمانێکی چکۆڵەی مەرزداری بێمانگ و بێستێرە و بێ هەور و باران لە هەناوی ڕەشی خۆی ناوی لێت بۆتە یەک لەو حەوت ئاسمانانەی کە لە فەقەیاتی خوێند بووت دەمت بۆگەنی کرد بوو جارجارە نەبێ لەگەڵ بزن و کارەکەدا ورتە ورتر لێوە دەهات یا لە تەنیاییدا غەریبیت هەڵدەستا و لەبەر خۆتەوە منگە منگت دەکرد تەنها بیر و هۆشت ئازادانە